خۆشەویستیت ئاگرێکە ڕۆحی من دادەگیرسێنێ نە تاوێ ئازادم دەکا و نە کۆتاییش پێ دەهێنێ هاوار بۆ پەنایەک هاوار بە دەردێ مشقە دەمرم ڕۆ لە کوێکەم کە بێهودە دەڕوا عومرم. گیانە تا دەمێنێ ناوت برینەیەکی کولاوەیە یاسای دڵداری وایە چێ لە عاشقا براوەیە تا دەمێنم خۆشم دەوێی خۆشەویستیم بێ سنوورە بەڵام بەڵام کە بڕیارێک نادەم توخوا گیانە لێم ببوورە توخوا گیانە لێم ببوورە نەدەتوانم لەگەڵ تابم نەدەستیشم لە تۆ بەر بێ